گەل، پیاوێ بتوانێ بێ هەرا و وریا شاد بێ، پیاوێ بتوانێ بە چاوی مۆڵەق بگری، پیاوێ بتوانێ بێ ئۆف و ناڵە بگری ئەوە پیاوە چیاییە ڕۆڵەی شاخانە. ساڵی هەزار و نۆ سەد و پەنجا و نۆ کە لە ئەمریکا هاتمەوە دایکم لێی پرسیم پێم بڵێ ئەمریکا بەقەد وڵاتی ئێمە گەورە دەبێ؟ ئەرێ ئەوان زۆرترن یان ئێمە؟ لە گوندێکی کپو نوستودا چ لە کاتی باران و چ لە کاتی خۆشیدا بێ بە توندی لە پەنجەرەیەک دەدرێ، هۆ! چ پیاو لەوێیە؟ ئەسپەکەت زین کە. ئەتۆ کێی؟ ئەگەر ئەم پرسیارە دەکەی لە ماڵی خۆت بمێنەوە. تۆ بە کەڵک نای. دیسان تەپ تەپ. هۆ! چ پیاو لەوێیە؟ ئەسپەکە زیند کە. بۆ کوێ و بۆ چی؟ ئەگەر دەپرسی بۆ کوێ و بۆ چی، لە ماڵی خۆت بمێنەوە. تۆ بە کەڵک نای. بۆ جاری سێهەم تەپەتەپ دێ. هۆ! چ پیاو لەوێیە؟ ئەسپەکە زیند کە. ڕاست بڕۆ، ڕاست بڕۆ، ئامادەم. ئەمەیە پیاو، ئەمەیە چیایی. بەم جۆرە دوو سوار سوار بوون و ڕۆیشتن. تەپ. تەپ تەپ پیاو لە ماڵە ئەسپەکەت زین کرد ئێستا تەنیا دوو یا سێ یا دە کەس نەبوون بگرە سەدان و هەزاران بوون هەڵۆ فڕیە لای هەڵۆ پیاو خۆی دایە پاڵ پیاو بەم جۆرە گەلی داغستان هاتە کایە بای گڵیان بێشکەی ڕاژەنی جۆگەلەی شاخان لای لایەی گوت لە کوێ بووی دینگیر دانگارچۆ؟ دینگیر دانگارچۆ لە دارستان بوو. کە کوڕێک لە دایک بوو، خەنجەرێکیان دەخستە ژێر سەرینەکەی لێی نووسرابوو، باوکت دەستێکی هەبوو، هیچ، نەتەپەنگایەوە، یاخوا دەستی تۆش وای. کە کچێک سەری لە دایک دەبوو، شەقشەقەیەکیان بە لانکەکەیوە دەکرد، لەسەری نووسراو، ببیە خوشکی حەفت برایان. لە دۆڵان جۆلانە بە پەتەوە هەڵدەبەسترێ، لە زنجێکەوە بە زنجێکی تر دەبەسترێتەوە. کوڕ پێ دەگەن، کچ پێ دەگەن، گەلی داغستان پێگەیشتووە، سمێڵی هاتووە، ئێستا سمێڵەکانی دێنە قەفڤەستن. بەم جۆرە داغستانییەکان زیادیان کرد و بوون بە ملیۆنێک و سەد هەزار. ناوبانگیان بەسەر شاخە دوورەکاندا بڵاو بووەوە، ئاگریان خستە دڵی لەرزۆکی ئەو داگیرکەرانەی دەستی چنۆکیان بۆ داغستان درێژ کردبوو. داغستانییەکان گوتیان، وازمان لێ بێنن، بە ئاشتی لەبەر ئاگردانی خۆمان، لەگەڵ ژن و دایک و باوکمان دانیشتووین، ئەوەتا ئێمە زۆر کەمین، وازمان لێ بێنن! دوژمنەکانمان وەڵامیان دایەوە، ئەگەر ئێوە کەمن، هەر یەکەتان دەکەینە دوو کەرت و جازوەر دەبن. بەم جۆرە شەڕ دەستی پێ کرد. داغستان ببوو بە بڵێسە. سەد هەزار ڕۆڵەی جوامێری داغستان لە قەد شاخان، لە دۆڵان، لە هەڵەموت و هەڵدێران فەوتان، گەنجترین، بەهێزترین، ئازادترین کەس بوون. بەڵام هێشتا ملیۆنێک ماوە. دیسان با لانیکی ڕاژەنی و. لای لایە نەبرایەوە. سەد هەزار کوڕی تازە لە داغستان پێگەیشتن بە ناوی پاڵەوانە شەهیدەکانەوە ناونران ئینجا هێرشێکی پێ خواسان بەرەو داغستانە. شەڕێکی گران قەوما. هات و هاواری ئەو شەڕە گەیشتە ئاسمان. سەری ڕەق وەک بەرد گلۆر دەبوونەوە ناو گەڵیان. سەد هەزار ڕۆڵەی جوامێری داغستان فەوتان. سەد هەزار جەنگاوەر، سەد هەزار جووتیار، سەد هەزار گەنج، سەد هەزار باوک، بەڵام ملیۆنێک مایەوە، دیسان لانک دامەزران و لای لایە گوترا. لە کوێ بووی دینگر دانگارچۆ؟ دینگر دانگارچۆ لە دارستان بوو، لە دارستان. سەد هەزاری تر پێگەیشتن. ئینجا شاهنشای ئێران نادری مەرگچیەن هات، ویستی دنیا داگیر بکات و بەتەما بوو بە تاکە زەبرێک داغستان تەخت بکات، شاهنشا پێش شەڕ دەیگوت، فوویان لێ دەکەم و وەک تۆز بە بایان دەکەم، بەڕاستی ئەم مشکانە دەیانەوێت لە ڕووی پشیلەکانم هەڵقۆزنەوە، بەڵام کە شەڕ بڕایەوە دەیگوت، ئامادەم هەموو لەشکرەکەم بە مورتەزالی قارەمان بگۆڕمەوە. شانادر زۆر قسەی قەڵەوی کرد، بەڵام تۆ هێزی گات. لە بۆڕە بۆڕەوە بۆ دەرناکەوێ، بەڵکو لە ئیشکردنەوە. چیاییەکان شاهەنشایان بە فڕین ڕەوانە کردەوە، وەک با و خۆڵەمێش سەربازەکانیان ڕادا و دۆڵی وشک و سوتاوی چوخیان بە خوێنی خۆیان و خوێنی دوژمنان ئاودا، لەو کاتەوە بۆتە پەند لە ئێران، ئەگەر شا گەوج بێ دەچێ داغستان داگیر بکات، لە تاران تەختی زێڕینی نادرم بینی لە هیندەوە هێنابوویان، لە زۆر وڵاتا پەیکەرەکەیم دیوە، شمشێرە کەوانەکەیم دیوە، برادەرە ئێرانییەکانم دەیانگوت، ئەم شتە بچکۆلەیە نیوەی دونیای خستە ترس و ملکەچی، بەڵام نەیتوانی بگاتە داغستانی بچکۆلە. لە میشێخ دیوارەکانی مۆزەخانی شا بە شعری ئەو کەڵە شاعرانە ڕازاوەتەوە کە بە کردەوەکانی شایان هەڵدەگوت بەڵام گەلی داغستانی سێسەد ساڵە گۆرانیەک لەبارەی ئەم شایەوە دووپات دەکاتەوە گۆرانیەکە دەڵێ ڕاکەن ڕاکەن خۆتان دەرباز کەن ناتان کوژین بەسەرتان دا نادەین بە زیندوویی بەرتان دەدەین تا باسی هەڵاتنی خۆتان بۆ نەوەکانی دادێ بکەن ئێرانی لەو بڕوایە دان کە شا گەلە پەرت و بڵاوەکانی یەکان گیر کردەوە وڵاتێکی گەورەی ئێرانی دروست کردووە ڕەنگە ئەمە وابێ بەڵام من ئەوەی دەخەمە سەر کە یارمەتی یەکگرتنی گەلە پەرتەکانی داغستانی داوە دڵی پیاوەکانی کردۆتە یەک ڕقی هاوبەشیان بەرامبەر شای ئێران یەکی خستوون. لە شەڕی دژی شادا، داغستان سەد هەزار ڕۆڵەی جوامێری لەناوچوو، شوان، ڕاوکەر، بەردتاش، کرێکاری ئاسن، جووتیار، شاعیر لەناوچوون، بەڵام ملوێنێک مایە. لانک دامەزران، لای لایەی ناسک گوترا، شۆڕەسوار دەزگیرانیان گواستەوە، لەژێر یەک کەپەنک ڕاکشان، یەکتریان گرتە هامێز و گەلی داغستان بەردەوام بوو. سەد هەزار کوڕ و کچی نوێ لە دایک بوون، سەد هەزار داس، خەنجەر، پاندوور، دەهۆڵ، ئنجا شەڕێکی تر دەستی پێ کرد. تۆپ لە دۆڵ و رێگەی چەقێندا تەقینەوە، تەور لە دارستانەکی قەد شاخان چرتەیان هات، سونگی بریسکایەوە و گوللە گیزەی هات. لە ئۆراڵەوە تا دانووب، تازەی گەورە لەشکر شەپۆل دەدا، شەپۆل دەدا و دەبریسکێتەوە، مووی سپی وەک گیای دەشت دەلەرێتەوە، سوارەی ڕازاوە تۆز دەکا و دەڕوا، پەلی جەنگاوەران ڕیز ڕیز دەڕۆن، ئاڵایان لە پێش دەشەکێتەوە، کەڕە نالێ دەدەن، تۆپ داوێن، بۆمبا دەتەقێ، دووکەڵ دەدەمێ، سوپا سالاری ئەم لەشکرە، سەرکردەیەکی ڕیز سپییە، ئاگری لە چاوان دەبارێ. لە باهۆزی شەڕ کاڵ بووە. پەلی جەنگاوەران بە سەربەرزی دەڕوا وەک ڕووبار خوڕەی دێ وەک هەوری ڕەش مەنگ بەرەو ڕۆژەڵات دەڕوا کازمی بە ڕووگرژی کەوتە ژماردنی دوژمن، لەبەر بیری ڕەش و پیس داوەشا بوو، خەیاڵی ڕەشی لە سەردا بوو، لەگەڵ ئەمەشا پێی نەژمێرا. دوژمن نەدەهاتنە ژمارە. گۆرانییەکانمان دەڵێن یەک بە سەد بوو. پیرەمێردەکان دەڵێن، یەکێ قۆڵێکی ببرایەوە بە قۆڵەکەی دی دەجەنگا، سەرێ بپەڕیبوایە لەشی بێ سەر دەکەوتە شەڕ، رێگە و شی و پڕ کە لە شەئسپ بوون، زەلام لە بڵندەوە یەکسەر بازیان دەدایە سەر نووکەقەمان، پێیان دەگوتین، بەسیەتی خوێن ڕشتن، بەسیەتی، دەستکردن ئەوە سوودی نییە، بۆ کوێ دەچن؟ بەڵتان نییە بەرەو ئاسمان بفڕن؟ چڕنوکتان نییە زەوی هەڵکۆڵن بەڵام شامیل وەڵامی دانەوە بەڵ هەیە شمشێری من چڕنۆک هەن خەنجەرەکانمان تیرەکانمان هەن چیاییەکان 25 ساڵ بە سەرکردایەتی شامیل شەڕیان کرد لەم ماوەیەشا نەک تەنیا دیمەنی داغستان گۆڕرا بگرە ناوی جێگا و ڕووبارەکانیش گۆڕان، ئاڤار قۆیسوو بوو بە قەرە قۆیسوو واتە ڕووباری ڕەش، چیای برینداران و دۆڵی شەهیدان و ڕووباری ڤانیلیک ناوبانگیان دەرکرد، ڕێبازی شامیل، ڕێگای شامیل، سەمای شامیل بوونە بەشێکی یاد و بیرەوەری گەل، چیای گونوب شوێنێکی پڕ کارەساتی شەڕ بوو، لەوێ لە سەر تۆپکەیەکدا ئیمام دوا و نوێژی کرد، لە کاتی نوێژ کردنا گوللەیەکی بە دەستی بەرزەوە بوو کەوت، بێسڵەمینەوە نوێژەکەی تەواو کرد. خوێن ڕژایە سەر ئەژنۆی و سەر ئەو تاتەی لە سەری وەستا بوو بەڵام ئیمامی بریندار نوێژی نەبڕی و نوێژی تەواو کە ئەستایەوە هاوڕێکانی پێیان گوت ئیمام بریندار بووی شامیل چەپکە گیایەکی هەڵپچڕی بۆ ئەوەی خوێنەکەی پێ بسڕێتەوە. ئەم برینە سووک کە ساڕێژە بێ بەڵام داغستان خوێنی لەبەر دەڕوا چارەی ئەو برینە زەحمەتە لەو ساتە هەرە سەختەیە شامیل هاواری کردە ئەو مەردە ئازایانەی کە تازە کەوتبوونە گۆڕەوە ئەوانەی ئەوانەی لە ئەخول گۆ کوژران ئەوانەی لە خونزاخ مردن ئەوانەی لە نزیک گوندی ساڵتی لە ژێر زەوی بەردەڵاندا ڕاکشان و ئەوانەی لە گەرگەبیل نێژران و ئەوانەی لە لار کۆش شەهید بوون هاوگوندەکانی خۆی هاتەوەیان باوک و باپیری قازی محەممەدی باش ئیمام حاجی مرادە شەل عەلی بەکی لاڤ، ئەخبەر دیلۆڤ و زۆر کەڵەمێردی تر، ئەمانە لە ژێر خاکی داغستان ڕاکشاون و یەکێ بێسەر، یەکێ بێ قۆڵ، یەکێ دڵی پێکراوە. شەڕ مانای مردنە. سەد هەزار ڕۆڵەی جوامێری داغستان. لەگەڵ ئەمەشدا. کە شامیل بە پان و بەرینی ڕووسیادا دەپەڕییەوە هەر دەیگوت داغستان بچووکە، گەلەکەمان کەمە، وای دەنا تەنیا دە هەزار شمشێر بە دەستی ترم هەبوایە، وای! لە گونی بیژوورو نووسینێک لەسەر بەردێک هەیە دەڵێ، میر باریاتینسکی لەسەر ئەم بەردە دانیشتبوو کە شامیل دیل هاتە لای. باریاتنیسکی بە شامیلی یەخسیری گوت، هەموو هەوڵت، هەموو شەڕت بەفیڕۆ چوو. شامیل وەڵامی دایەوە نەخێر بە فێڕۆ نەچوو خەڵکی یادی دەکەنەوە زۆر کەس کە دوژمنی خوێن بوون لەم خەباتەیە بوونەوە برا زۆر گوت دوژمنداریان لە نێودا بوو پێکاتنەوە یەکیان گرت زۆر گەلی داغستان کە بە خۆ بەخۆیی بە شەڕ دەهاتن و دەیان گوت گەلی من وڵاتی من لە ناویەگەلی داغستانیدا یەکیان گرتەوە هەستی نیشتیمانی ئەوان هەست یەک داغستانم پێ بڕاوە و ئەمەش بۆ نەوەکانم بەجێ دێڵم چما ئەوەندە کەمە جاریشیان لە باوکم پرسی باوکە بۆچی پێخواز تیمۆر شانادر هاتنە سەرمان خوێنیان ڕشت ڕقیان چاند چیان لە داغستان دەبیست کە وەکو گورجێکە و مانای بەزەنی نازان باوکم گوتی کوڕم با چیرۆکی کابراایەکی دەوڵەمەندتان بۆ بژێرمەوە کابرای دەوڵەمەند سامانێکی زۆری هەبوو. کە چووە سەر گردێک دیتی سەراپای دۆڵ هەر لە بنار گردەوە تا کەنار دەریا پڕ بوو لە مەڕوماڵاتی ئەو. ڕانە مەڕ و ڕەوە ئەسپ نە سەری دیار بوو نە بن. باعەباعی مەڕ ئاسمانی پڕ کردبوو. زۆری هەوەس پێ هات کە دیتی ئەم هەموو زەوییە هی ئەوە و ئەم هەموو ماڵات و وڵساتەی سەریشی هەر هی ئەوە. بەڵام لەو کاتەیا چاوی بە قانە زەوییەکی ڕووتی بێمێگەڵ کەوت. وەک یەکێ برینێکی قوڵی بکەوێتە دڵ ئاوا دڵی داخورپا، قینی دەروونی جۆشا، بە هەڕەشەوە هاواری کرد، هۆ کابرا! بۆچی ئەو قانە زەوییە وەکوو پێستەی بێ تووک وایە، بای ئەوە ماڵاتم نییە دایپۆشێ؟ مێگەڵی باژونێ، ڕەوای باژۆنێ! بەڵام باوکم لە هەموو شتێ زیاتر حەزی لەوە بوو باسی شامیل خۆی بکات. لە ماوەی ڕابردوودا کتێبی دووەمی داخستانی من پێشکەشکرا تا ئاڵلقەیەکی تر بە شادی و سەرفرازیتان